لەناو قڕگمدا بۆن و بەرامە و تامێکی ئەتراوی چەند جۆرە جیا و بەهاراتێکم هەست پێ کرد و لەناکاودا هەستم بە کەیف خۆشی کرد و حەزم کرد کە زیاتر لەگەڵ مەریددا بدوێم و پێم وت مەرید من نازانم ئایا ئەم نۆشینەوەی منی وەها شادمان کرد یان ئامادەبوونی تۆ ڕۆحی منی شاد کردووە و ئەوەندازانم کە خۆشحاڵم و حەزەکەم کە دەستم لەسەر دەستەکانت دابنێم و ئەگەریش لەم کارە ناڕازیت لێم مەگرە چونکە کلکە تیمساحەکەی تۆ منی بێبا کردووە ژنەکە کەمێک چووە دوا و وتی، من خاوەنی ئەم مەیخانەیە نیم و خزمەتکاری ئێرەم، بەڵام ئەم شەرابە من دروستی ئەکەم و تەنها جەهیزیەیەک کە باوکم بە منی داوە شێوەی دروستکردنی ئەم شەرابەیە و ئەوەندە ئەم شەرابە سەرنجی خەڵکی ڕاکێشاوە کە بەندەکەی تۆکابتا کە ئەڵێی ئازادم کردووە خۆی وا نیشانەدا کە منی خۆشەوێ بۆ ئەوەی بتوانێ چۆنیەتی دروستکردنی ئەم شەرابە لە منەوە فێربێت و کاتێک کە بەندەکە زانیتی کە بە هیچ شتێک ناتوانێت سەرنجی من ڕابکێشێت و بمکاتە خوشکی خۆی بڕیاریدا ئەم مەیخانەیە بەزێڕ بکرێتەوە و حەزیشەکە کە شێوەی دروستکردنی ئەم شەرابەشم لێ بکڕێتەوە کاپتا کاتێک کە گوێی لەم قسەیە بوو ئاماژەی بۆ ژنەکە کرد کە بێدەنگ بێت بەڵام من چونکە شادمان بووم وتم مەرید ئێستا کە کلکی تیمساحم نۆشیوەتەوە و خۆم خۆشحاڵە بینم وا تێگەم کە کاپتان ناهەقی نەبووە دڵی پێتەوە بێت و بێوێت تۆ بکاتە هاوسەری خۆی من ئەم وتەیە لە کاتی سەرخۆشی داکەم و سبینێ کاتێک کە هۆشیار بوومەوە لەوانەیە لە قسەکەم پەشیمان ببمەوە ئایا ڕاستە کە کاپتا زێڕی دا و ئەم مەیخانەی کڕیوەتەوە بەر لەوەی ژنەکە وەڵامم بداتەوە کاپتاوتی سینۆها من نەمەویست کە تۆ بەم شێوەی لە هەواڵی کڕینەوەی ئەم مەیخانەیە ئاگادار ببیتەوە بەڵکو بەتەما بووم خۆم ئەم بابەتەت پێڕابگەنم بەڵام ئێستا کە ئەم ژنە نهێنیەکەی منی درکان ئەبێ بڵێم کە من ئەم جێگایم بە زێڕی خۆم واتە بەو زێڕەی کە لە ماوەی ئەم چەند ساڵەدا لە تۆم دزیوە کڕیوەتەوە چونکە توانای بەڕێوەبردنی مەیخانم هەیە و ئەزانم کام کارە ئاسانە و گرفت دروست ناکات و پێویستی بە هێزی گەنجێتی نییە من ئەوەندە لە مەیخانەکاندا بەبێ پارە شەراب و بیرم خواردوەتەوە کە بە بینینی مشتەری یەکسەر ئەزانم ئایا ئەتوانێ پارەی خواردنەوەکەی بدا یان ناو ئایا متمانەی پێکرێشتی بە قەرز پێ بفرۆشێ یان نا پیشەی مەیفرۆشی کارێکی بێگیر و گرفتە و چێژ وەرگرتنەکەی لەوەدایە کە مرۆڤ لە مەیخانەدا خەڵکانی جۆرا و جۆرە بینێت و لە هەر یەکێک لەوان شتێکی تازە ئەبیستێ و بۆ من کە مرۆڤێکم لە شت دەکۆڵمە و حەزەکەم کە لە هەموو شتێ ئاگادار ببم زۆر بەسوودە. لەم کاتەدا کاپتا پیاڵەکەی خۆی هەڵقوڕاند و بە کەیف خۆشییەوە وتی، گەورەم، تاکە کاسپییەک کە هەرگیز بێ بازاڕ نابێ مەیفرۆشییە، چونکە هەتا دنیا بمێنێت، خەڵکی هەرەخواتەوە و لەوانەیە فیرعەونەکان نەمێن و خویەکان لە عەرشی خویەتیەکەیان بکەونە سەر زەوی بەڵام بادەفرۆش هەرگیز لە ناو ناچێ چونکە خەڵک کاتێک کە دڵخۆش و بەختەوەرن ئەنۆشنەوە و کاتێکیش کە بەدبەخت و خەمبارن دیسانەوە هەر بۆ دامرکاندنەوەی پەژارەکەیان پەنا ئەبەنەوە بیرە و شەراب کاتێک کە پیاوێک عاشقە بێ ئەڤینەکەی خۆی بە خواردنەوە بەهێزەکات و کاتێکیش لەگەڵ ژنەکەی خۆیدا بەشەڕدێ دیسانەوە بۆ نەهێشتنی توڕەیەکەی دێتە ئەم مەیخانەیە و ئەنۆشێتەوە. کاپتا درێژەی بە قسەکانیدا وتی سینۆ هەر لەوانەیە تۆ کە پیاوێکی نائاساییت شێوەی بیرکردنەوەکەی منت بە دڵ نەبێت و بڵێیت مرۆڤ ئەبێ ماندوو بێت و بژێوی خۆی پەیدا بکا بەڵام من ئەڵێم پیاوی زیرەک ئەو کەسەیە کە بەبێ ماندووبوون سوود لە دەستڕەنجی خەڵکی وەربگرێت و کاتێک کە خەڵکی لەگەڵ ئەوەشدا کە تێئەکۆشن بەڵام هەر بە برسێتی ئەمێنەوە ئەو لە ئاسوودەیدا بژێت. من لەو باوەڕدام کە جگە لە پیشەی ژنە خۆفرۆشەکان هیچ پیشەیەک لە مەیفرۆشی ئاسانتر نییە و جیاوازیەکەی ئەوەندەیە کە ئەو ژنانە پێویستیان بە سەرمایەی پێشوەخت نییە و سەرمایەکەیان لە خۆیاندایە و ئەگەر دووربین بن ئەتوانن لە کۆتایی تەمەنیان لە خانوویەکدا کە بە وزەی خۆیان دروستیان کردووە ژیان ببەنە سەر و بحەسێنەوە بەڵام من داوای لێبوردنت لێکەم کە زۆر بڵێی یەکەم و زۆر وتنەکەم لەبەر ئەوەیە کە هێشتا لەگەڵ خواردنەوەی شەرابی کلکی تیمساح ڕانەهاتووم و یەک پیاڵە لەم مەشروبە بە ڕادەیەک ئەم شێوێنێ کە توانای ڕاگررتنی زمانم نابێ باسەکەی من لەبارەی ئەم مەیخانەیەوە بوو وتم کە ئەم مەیخانەیە هیمنە و ئێستا ئەڵێم کە من و خاوەنی پێشووی مەیخانەکە بە هاوکاری مەریت ئێرە بەڕێوەبەین و قازانجەکەی لە نێوان هەردووکماندا ئەکەینە دوو بەشەوە. خاوەنی پێشووی ئەم مەیخانەیە کە لەمەو دوا بێتە کرێکاری من سوێندی بە هەزار خوای میسر خواردووە کە زیاتر لە نیوەی قازانجەکە هەڵنەگرێت و دزیم لێ نەکات و من دڵنیام دزی ناکا چونکە پیاوێکی خواپەرستە و هەندێک لە مشتریەکانی کاهینن کە بە کڕیاری باش لە قەڵەمەدرێن چونکە زۆر کلکی تیمساح ئەنۆشنەوە و هۆیەکەی ئەوەیە کە کاهینەکان ڕاهاتوونە لە شەرابی بەهێزی ڕەزەکانی پەرستگەی ئامۆن بنۆشتنەوە و ئەوانەی کە ئەم شەرابە ئەنۆشتنەوە بە یەک دوو کلکی تیمساح سەرخۆش نابن. هەندێک لە کڕیارەکانی ئەم مەیخانەیە کاهینن چونکە مەیفرۆش بیر لەوە کاتەوە کە لە نێوان بەرژەوەندی کەسابەت و بەرژەوەندی ئاینی پەیوەندیەک دروست بکە بۆ ئەوەی یەکەمیان سوود لە دووەم وەربگرێت و تا ئەمڕۆ هەر وابووە بەڵام وابزانم من زۆر قسەکەم و زۆر بڵێیەکەی من لەبەر ئەوەیە کامڕۆ یەکێکە لە ڕۆژەکانی شادمانی من باوەڕ بکە کە یەکێک لە گەورەترین هۆیەکانی خۆشحالی من ئەوەیە کە ئەبینم تۆ لێم تووڕەنیت و وەکو جاران من بە خزمەتکاری خۆتەزانی لە کاتێکدا کە من ئەمڕۆ پیاوێکی ئازاد کراوم و دەستم بەمەی فرۆشی کردووە هەرچەندە هەندێک کەس وا بیرەکەنەوە کەمەی فرۆشی کارێکی باش نییە لە دوای ئەم قسەیە کاپتا بە سەرخۆشیەوە دەستی بە گریان کرد و سەری خستە سەر ئەژنۆم و من بە زۆر سەریم لەسەر ئەژنۆکانم هەڵگرت وتم هەڵسە و لە ناو مەیخانەدا ئەم ڕفتارە ناشرینە مەکە چونکە ئەگەر مشتەریەکانت ببینن کە خاوەنە نوێیەکەی ئەم مەیخانەیە ئەوەندە سوکە لێت بەدگومانە بن و لەوەیە چیتر نێن بۆێرە لە دوای ئەوەی کە کاپتا سەری هەڵبڕی لێیم پرسی خاڵێکەیە کە من لێی تێناگەم و ئەویش مەسلەی فرۆشتنی ئەم مەیخانەیە چونکە ئەگەر ئەم جێگایە بەو شێوەی کە تۆ باسی لێوەکەی ڕەواجێ بێ بۆچی خاوەنەکەی ڕازی بووە کە پێتی بفرۆشێت و دوایش وەکو شاگردێک کارت بۆ بکات و لە قازانجەکەشدا شەریک بێ کاپتا کە هێشتا فرمێسکی چاوی وشک نەبووە وتی سینۆهە تۆ توانایەکی تایبەتت هەیە کە بە هۆی بەڵگە هێنانەوەکانی خۆت کە لە ئەفسنتین تاڵترە شادیم لەکەیتە ژەهری مار ئەگەر پێت بڵێم کە من و ئەم مەیفرۆشە هاوڕێی سەردەمی مناڵین و لە ڕابردوودا لە خۆشی و ناخۆشی یەکتریدا هاوبەش بووینە ئایا ئەیسەلمێنی کە لەبەر ڕێزی دۆستایەتی کۆن ئامادە بووە ئەم مەیخانەیەم پێ بفرۆشێ بەڵام لەبەر ئەوەی کازانم قەناعەت بەم قسەیە ناکەی ناچارم دانی پێدا بنێم کە خۆشم قەناعەت بەم قسەیە ناکەم و مەجبوورم بیسەلمێنم کە فرۆشتنی ئەم مەیخانەیە لەلایەن مەیفرۆشەکەوە نهێنیەکی تێدایە من وا هەست دەکەم کە نهێنی مەیفرۆشەکە گەڕێتەوە بۆ جەنگی نێوان خوای نوێی فیرعونی میسر لەگەڵ ئامون خوای دێرین و لەبەر ئەوەی کە لە هەموو پەرێشانی و تێگڕژانێکدا یەکەم شوێنێک کە پەلاماری ئەدرێمەی خانەیە و خەڵکی ئەڕژێنە ناوی و تا بتوانن شەراب و بیرە ئەنۆشنەوە و کوپە و گۆزەکانشکێن و مەیفرۆشەکەش لە ڕووباری نیلدا خنکێنن، بۆیە خاوەنی ئەم مەیخانەیە ترسی لێ نیشتووە چونکە ئەو یەکێکە لە لایەنگرە ڕاستەقینەکانی خوای دێرینی میسر و ئەوەندە بە خەستی گرتوێتی کە ئەمڕۆ ناتوانێ نکۆڵی لە خوای کۆن بکات و باوەڕ بە خوای نوێ بهێنێ چونکە کەس عەقڵی نایگرێ کە ئەو باوەڕی خۆی گۆڕیوە و بووەتە شوێنکەوتووی خوای تازە. سەرەڕای ئەوەش تێگەیشتووە کە خوا ئاموون بە سەختی گرفتاری ترس و هەراس بووە بە ڕادەیەک کە پەرستگای ئاموون زەویە کشتوکاڵیەکانی خۆی ئەفرۆشێت و وا بیرەکاتەوە کە لەوانەیە ڕۆژێک زەوی و زارەکانی لێ بسەنەوە منیش لە دوای ئەوەی کە زانیم مەیفرۆشەکە تووشی ترس هاتووە بە شێوەیەک قسەم کرد کە زیاتر ترس لە دڵی نیشت وتم هەرچی زووتر خۆت لەم مەیخانەیە ڕزگار بکە چونکە ئەگەر هەل و مەرجێکی نالەبار بێتە پێشەوە سەرمایەکەت لەم مەیخانێدا لە ناوەچێ ئەویش کە زۆر ترسا بوو ڕازی بوو ئەم جێگایی پێفرۆشتم بەڵام لەبەر ئەوەی کامزانی ئەو بۆ بەڕێوبردنی مەیخانەکە لێ هاتووە و شاگردی لەو باشتریشم دەست ناکەوێ داوام لە ئەو لە مەریت کرد کە لێرەدا بمێنەوە وتم کابتا من نازانم کە ئایا لەمە بە دواستود لەم مەیخانەیە وەرەگریانە بەڵام ئەوە ئەزانم کە تۆ لە یەک ڕۆژدا ئیش و کارێکی زۆرت ئەنجامدا و ئەگەر من بوومایە نەمەتوانی بە یەک ڕۆژ ئەم هەموو کارە ڕاپەڕێنم دوای هەڵساین و لە مەیخانەکە هاتینە دەرەوە من هەستمەکرد کە کابتا بە تەواوەتی مەستە و ناتوانێ بە باشی بەڕێدا بڕوات و یەک کلکی تیمساح بە تەواوەتی شێواندبووی. بەم شێوەیە من لە گەڕکی هەژارەکانی تەبەس و لە ماڵی مزگەری پێشوو بوومە پزیشکی ئەو گەڕەکە و بەو شێوەی کاپتا پێشببینی کردبوو نەخۆشێکی زۆر هاتنەلام من سوودم لەو نەخۆشانە وەرناگرت و بە پێچەوانەوە زەرریشمە کرد چۆنکە جگە لەوەی کە بە خۆڕایی دەرمانم پێدان هەندێ جار ناچارە بووم خواردنیشیان بدەمێ چونکە کاتێک کە ئەمبینی چارە سەرکردنی نەخۆشێک بۆ بەسراوەتەوە کە خواردن بخوا ناچار ئەبوایە لە جیاتی دەرمان خواردنم بدایەتێ. ئەو دیاریانەی کە هەندێک لە هەژارەکان بۆ چارەسەری خۆیان ئەیاندا پێم بایەخی نەبوو بەڵام لەبەر ئەوەی کە بە نیەتێکی پاکەوە ئەیاندا پێم منی شادمانە کرد و زیاتر بەوە دڵخۆش بووم کە خەڵکی ناوی منیان بە پیرۆزەزانی و بە شێوەیەک باسی منیانە کرد کە ئەدوت یەکێکم لە خێرومەندە گەورەکانی جیهان کاپتا کە بە بۆنەی پیری و بەتایبەتی لەبەر دەوڵەمەندبوونەکەی نەیەتوانی وەکو جاران ئیش و کارەکانم ئەنجام بدا بۆ ئەو مەبەستە ژنێکی پیری بەکرێگرت کە هەم لە پیاو بێزار بوو هەمیش لە ژیان بەڵام لەبەر ئەوەی کە هەرچۆنێک بێ مرۆڤە بێت تا و ڕۆژێ ئێمێنێت یان تا و کاتەی توانای کاری هەیە ئیشێک بکە ئەویش لە ماڵەکەماندا کاریە کرد ئەم ژنە ئەگەرچی بە بۆنەی بە ساڵاچوونیەوە سرنجڕاکێش نەبوو بەڵام لە جیاتەوە خواردنی بەلەزەتی لێنا و من هەرگیز گلەییم لە چێشتەکانی نەبوو، هەروەها و ژنە ڕقی لە بۆنی بۆگەنی ئەو هەژارانە نەئەبۆوە کە بۆ چارەسەر ئەهاتنە لام، لە کاتێکدا کە کاپتا لەو بۆنەیان بێزار بوو، من لەگەڵ ئەو ژنەدا بە تەواوەتی ڕاهاتم و ئەو بەردەوام لەوێ بوو، بەڵام من کەمتر ئەمبینی و بە ناوی، موتی، بانگمەکرد. شەوان شاری تەبەز بە شەوقی چراکان ڕووناگە بووە و مەیخانەکان و ماڵە گشتیەکان پڕە بوو لە مشتەری و ئەوەی کەمێک عەقڵی هەبوایە هەستیە کرد کە کارەساتێک ڕووەدا چونکە ناکۆکی نێوان خوای نوێی فیرعەون ئاتون و خوای کۆن ئامون زیاتر گڕوتینی ئەگرت دو سێ مانگ تێپەڕی و خەڵکی تەبەز لە عاقیبەتی ئەو ناکۆکیە لە دڵە ڕاوکێدا بوون و هورم هەب فەرماندەی سوپای میسر هەر نەگەڕایەوە بە ڕۆژ گەرمای خۆر زیادیە کرد بە ڕادەیەک کە هەندێ جار لە تاو و گەرما و ماندوێتی لەگەڵ کاپتا دا بۆ مەیخانەی کلکی تیمساح ڕۆیشتین، بەڵام هیچی کە لەو شەرابە بەهێز و سووتێنەرم نەئەنۆشیەوە، بەڵکوو بە بیرەی ئاسایی کەتینوێتی ئەشکاند و لەشی فێنکە کردە و نەئەبووە هۆی سەرخۆشی، ئیکتیفام ئەکرد، لەبەرئەوەی ناو مەیخانەکە فێنک بوو، لەوێ خۆم لە ئاسوودەی دا بینی و لە بینینی جوانی مەرید چێژم وەرەگرت و کاتێک کە چاوەکانی ئەبڕییە چاومەوە هەستمەکرد، کە دڵم ئەوشرێ و حەزم ئەکرد دەستم لەسەر دەستەکانی دابنێم لە پاژەوەی کە چەند جارێک چوومە ئەو مەیخانەیە و هەستم کرد کە مشتریەکانی ئەو مەیخانەیە خەڵکانێکی تایبەتن و ڕێگا بە هەموو کەسێک نادەن بێنە ئەوێوە یان وەزعی مەیخانەکە بەو شێوەیە بوو کە خەڵکانی کەم دەرامەت نەتوانن بێن بۆ ئەو جێگایە و شەراب و ئاوی جۆ یان کلکی تیمساح بنۆشنەوە کاپتا بە هێواشی بە منی وت کە لە نێوان مشتریەکانی ئێرە هەندێک کەس هەن کە دەوڵەمەندەکەی خۆیان لە ڕێگەی تاڵانکردنی گۆڕی مردووەکانەوە بەدەستێناوە بەڵام کاتێک کە بۆ ئەم مەیخانێ دێن وەکو گەورەکان هەڵسوکەو دەکەن و ڕفتاری ناشرین نانوێنن هەروەها ئەیوت هەموو مشتریەکانی ئەم جێگای ئەو کەسانن کە پێویستیان بە یەکتری هەیە و کڕین و فرۆشتن و پێویستیە مادیەکانی دیکە ڕایانەکێشێت کە بۆ ئێرە بێن ئەگەر نا تەنها حەزی نۆشینەوەی کلکی تیمساح نایەن هێنێتە ئێرە تاکە مشتریەک کە کەس پێویستی پێی نەبوو من بووم چونکە من نەشتمە کڕی و نەشتیشمە فرۆشت و نەزێڕ و پارەشم بە قەرزەدا کە قازانجم لی دەستکەوێت و نەقەرزیشم وەرەگرتەوە بەڵام لەبەرەوەی کامیان ئەیانزانی هاوڕێی کاپتام ڕێگەیان پێدام بێمە ناو مەیخانەکەوە بەبێ ئەوەی کە زۆر لەگەڵم داگەرم بن چونکە ئەیانزانی کە هیچ قازانجێکیان لە من دەست ناکەوێ من لەو مەیخانێدا زانیاری زۆرم سەبارەت بە بارودۆخی تەبەس و میسر و ڕووداوەکانی وڵات دەزەکەوت لەوانە شەوێک کە لە میخانەکە بووم ڕوانیم بازرگانێک کامزانی بخور ئەفرۆشێت لە کاتێکدا کە کراسەکەی ڕاندەبوو خۆڵەمێشی بەسەرخۆی داکرد بوو هاتە ناو مەیخانەکە و پیاڵەیە کلکی تیمساحی نۆشیە وتی هیوادارم ئەم فیرعونە هەتا هەتایە نەفرەت لێکراو بێ چونکە ئەم تیمساحە حەزناکە شوێن ژیری بکەوێت و هەرچیەک بەبیری دابێ جێبەجێەکە هەتا ئەمڕۆ ژیانی من لە ڕێگەی فرۆشتنی بخورەوە بەڕێوەچوو کە لە وڵاتانی دوورە دەستەوە هات و هەموو ساڵێک لە وەرزی هاویندا چەند کەشتییەک لێرەوە بەرەو دەریاکانی ڕۆژهەڵا دەچوون و ساڵی دواتر هەر نەبێت دوو کەشتی لەو دە کەشتییە بە جۆرەها کەلوپەلی ڕۆژهەڵاتیەوە لەوانە بە خور ئەگەڕانەوە ئەمساڵ کە کەشتییەکان ویستیان بەرەو دەریا بەڕێ بکەون لەناکاو و بێ ئاگا فیرعەون هاتە کەناری بەندەر و من سەرم سوڕما کە بۆچی ئەم پیاوە دەست لە هەموو کارێک وەرەدا لە کاتێکدا کە ئەم کارانە پەیوەندی بەوە نییە ئەی ئەم هەموو نووسەر و بەڕێوبرانی کە لە تەبەزدا هەن چییەکەن مەگەر ئەرکی ئەوان نییە کە وریا بن هەموو کارێک بە پێی یاسا و ڕێ و ڕسم ئەنجام بدرێ کاتێک کە فیرعون هاتە دارە ڕاکەی بەندەر مەلەوانەکان ئەگریان و ژن و مناڵەکانیان لە وشکانی فرمێسکیانە ڕشت و دەم و چاویان ئەڕوشان چونکە یانزانی کە هەندێک لەو مەلەوانانە ناگەڕێنەوە و لە دەریادا خنکێن بەڵام ئەم بابەتە لە ڕێوڕسمە باوەکانە و شتێکی تازە نییە و هەر کاتێک کە کەشتیەکان بەڕێەکەون ژن و مناڵی مەلەوانەکان شیوەنەکەن. بەڵام ئەم فرعەونە مەلعونە کاتێک کەشیوەنی ژنەکان و زاری مەلەوانەکانی بینی قەدەغەی کرد کە کەشتیەکان بۆ دەریای ڕۆژهەڵات بڕۆن و هەموو بازرگانێک ئەزانێ کە ئەم قەدەغەکردنەی فیرعەون وەک دەرچوونی بڕیاری لەناوبردنی بازرگانەکان و ژن و مناڵەکانیانە چونکە هەتا کەشتیەکان بۆ دەریا نەڕۆن بازرگانەکان قازانج ناکەن و ژن و مناڵی مەلەوانەکان بە برسێتی ئەمێنەوە هەر کەسێک کە لە میسردا ژێت ئەزانێت کە نابێ قەت خەفەت لەو مەلەوانانە بخۆن کە بە کەشتی سەفەرەکەن چونکە هیچ کەسێک بەویست و ئارەزوی خۆی نابێتە مەلەوان بۆیە بەردەوام ئەو تاوانبارانەی کە دادوەر سزایان ئەدات و خراپەکارن ناچارەکرێن کە ببنە مەلەوان کەواتە بۆچی بۆ خنکانیان لە دەریادا سەغڵەت بین ئایا مەرگی هەندێ لەو تاوانبارانە کە ناچارەکرێن ببنە مەلەوان بەزەیی پیاهاتنەوەی زیاترەیان لە دەستچوونی سەرمایی ئەو بازرگانەی کە کەشتیان دروست کردووە و کەلوپەلیان بۆ ئامادە کردووە چونکە کەشتی لە خۆیەوە دروست نابێ بەڵکو ئەبێت سەرمایەکی تیابخەنە کار و دروستی بکەن و دوایی پێداویستیەکانی تەواو بکەن و بە ئازوقەی پێویستەوە بەرە و دەریاکانی ڕۆژهڵاتی ڕەوانە بکەن و من جەرگم بۆ بازرگانە میسرەکانە سووتەیە کە ئێستا لە شوێنی دوورن و ژن و مناڵەکانیان لە میسردان و ئەو ژن و مناڵانە هەرگیز مێردەکانیان نابینەوە و ئێستا ئەو بازرگانانە لە جێگا تازەکانیان ژنیان هێنا و ئەڵێن ئەو مناڵانەی کە ئەمان بێت پێستی لەشیان لەکەی پێوەیە بازرگانەکە ماوەیەک بەم شێوەیە گلەی کرد و نەفرەتی لە فیرعەونە کرد و ئەیوت ئەم پیاوە هەم بازرگانی ئێرە لەکارەخات و هەمیش بازرگانەکانی جێگا دوورەکان لەناو بە کە کەلوپەل ئەنێرن بۆ میسر بەڵام لە دوای ئەوەی کە سێ کلکی تیمساحی نۆشیە و هەڵچوونەکەی نیشتەوە و داوای لێبوردنی لە قسەکانی خۆی کرد کە بەرامبەر بە فیرعەون وتبووی وتی لە تاو خەم و پەژارە ئەو قسانەی کردووە دوایی وتی من لەو باوەڕەدا بووم کەتی دایکی فیرعون ئەتوانێ فیرعونی کوڕی بهێنێتە سەر ڕێگای ڕاست بەڵام ئەو بیر لەوە ناکاتەوە هەروەها وایزانی کە ئامی پێشەوای گەورەی پەرستگەی نوێی فیرعەون ئەتوانێ بۆ ئەو ئامۆژگاریکەرێکی دڵسۆز بێ بەڵام ئەم پیاوە تەنها بیر لە شتێگەکاتەوە ئەویش ئەوەیە کە بە هەر شێوەیەک بێ ئامون لەناو ببا بەر لەوەی کە فیرعەون ژن بهێنێ وامەزانی کە سەرە ڕۆیەکەی ئەگەڕێتەوە بۆ ئەوەی کە ژنی نەهێناوە و لە دوای ئەوەی کە نەفرتیتی بووە ژنی ئەو، سەرەڕۆییەکەیی لەناو نەچوو. نەفرتیتی لەو کاتەوە کە بۆتە شا ژنی میسر، مۆدێلی سەرسوڕهێنەری لە جل و بەرگ هێناوەتە کایەوە کە ژنەکانی کۆشک چاو لەوەکەن و ئێستا ژنەکانی کۆشک بە پەیڕەوی نەفرتیتی ڕەنگی سەوز لە دەوری چاویانە دەن و وەک ژنەکانی سوریا کراس لەبەرەکەن بەڵام بەشی پێشەوەی کراسەکەی ئەوان بە تەواوەتی کراوەتەوە. کاپتا وتی من ئەم جۆرە بەرگ پۆشینەم لە هیچ وڵاتێکدا نەبینیوە و باوەڕیش ناکەم کەس بینیبێتی، ئایا تۆ دڵنیایت لەوەی کە جگە لە نەفرتیتی و بانووەکانی کۆشک کەسانی تریش هەبن کە چاو لەو مۆدێلە بکەن و ئایا بە چاوی خۆت ئەوانت بینیوە کە ئەوان ئەو بەشەی پێشەوەیان بە تەواوەتی دەربخەن کە پێویستە داپۆشرێ؟ بازرگانەکە وتی من هاوسەرم هەیە و چەند مناڵیشم لێی هەیە و خۆم بە پیاوێکی شەریف ئەزانم و کاتێک کە هەندێک کەسم بینی ئەم جۆرە کراسیان لەبەردایە و بەشی پێشەوەیان ڕووتە سەیری لە ناوک بەرەو خوارەوەیانم نەکرد لەم کاتەدا مەریت خزمەتکاری مەیخانەکە هاتە ئاخاوتن و بە بازرگانەکەی وت ئەگەر تۆ خۆت پیاوێکی بەد سەلیقەی ئەوە نابێتە بەڵگەی تاوانی ژن چونکە لە وەرزی هاویندا چاو لێکردنی ئەم مۆدێلە شتێکی باشە و ژنەکان ڕازاوەترەکات و من ئامۆژگاری دەکەم کە ئەگەرم جارە ژنەکانت بە مۆدێلی تازەوە بینی بزانەکە و بەشەی تۆ ڕخنت لە ڕوودبوونی هەیە بە پارچەیەکی کەتان داپۆشراوە کە چاوی چاوتیشترین پیاوانیش لی تێپەڕ نابێ بازرگانەکە ویستی وەڵام بداتەوە بەڵام مەستی ڕێگەی لە وەڵامدانەوەی گرت و سەری خستە سەر دەستەکانی و بۆ مەدێلی تازەی کراسی ژنان و قەدەغەکردنی هاتوچۆی کەشتەکان و بێبەشبوونی بازرگانەکان لە سوودی کەل و پەلەکانی ڕۆژهڵات دەستی بە گریان کرد لەم کاتەدا کاهینێک لە کاهینەکانی پەرستگەی ئامون کە سەری تاشی بوو بە ڕۆن بۆن خۆشی کردبوو لە گفتوگەکەدا بەشداری کردوتی من سەبارەت بە مۆدێلی کراسی ژنان هیچ ناڵم چونکە ئامون لەبارەی مۆدێلی جل و بەرگەوە هیچ فەرمانێکی پێنەداوین بەڵام ئەوەی کە بێتە هۆی لە ناوچوونی هەموو شتێک قەدەغەکردنی سەفەری کەشتیەکانە لەلایەن فیرعونەوە کە ناهێڵێت بۆ جێگا دوورەکانی ڕۆژهڵات بڕۆن چونکە ئەگەر ئەم کەشتیانە بۆ ڕۆژهڵات نەڕۆن ناتوانن بخور بهێن و ئەگەر بخورنێت خی ئێمە ئامون لەو کاتێکە قوربانی بۆکەین لەو بۆنە خۆشە بێبەژە بێت چونکە ئامون حەزی لە بۆنی خۆشە ئەم دوژمنایەتی کە لەگەڵ ئامونداکرێت گەورەترین بەدبختی میلەتی میسرە و لەو ڕۆژەوە کە هەڕەمەکان دروست بوونە هەتا ئێستا کەس بەبیری نایە کە گەلی میسر بەم شێوەیە چارە ڕەش بووبێت و من دڵنیام کە لەمە و دووە هەر میسرێک شوێن کەوتوەکانی خی نوێی فیرعون ببینێت و بڕوانێ کە نیشانی ئەو خوایە کە خاچەکە بە کراسەکەیەوە نەخشاوە تف لە دەم و چاوی ئەو کەسە ئەکات و ئەگەر لە نێوان ئێوەدا یەکێک هەبێ کە ئەمشەو بڕوات و لە پەرستگای خوای نوێد دەست بە ئاو بگەێنێ من چەند پیاڵەیەک کلکی تیمساحی ئەدەمێ کە بینۆشێتەوە و ئەم کارە هیچ ناڕێکێکی تیا نییە چونکە پەرستگای ئەم خوایە نەفرەت لێکراوە دیواری نییە و ئەگەر کەسێک نزیکیش بێ ئەتوانێ بە ئاسانی لە دەست پاسەوانەکان ڕابکات و من خۆم ئەتوانم ئەم کارە بکەم بەڵام لەبەر ئەوەی کە کاهینی پەرستگای ئامونم ئەگەر من ببینن باش نییە و ئەبێتە سوکایەتی بۆ ئامون. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەراتەکانتان پێشکەشەکەین